کە بەرنمەیەکە هەفتەی چوارجار پێشکەشەکرێت و تێدا کۆمەڵەیەک دیدار و بەدواداچوونی جیاواز هەرجارە و لە چەند بوارێکی جیاواز پێشکەشەکرێت. بەڵێ گۆگرانی بەڕێز وەکو هەمیشە سەتای بەرنمەی ڕۆژێکی تر بە دیدارێک دەست پێەکەین دیداری ئەمڕۆمان قسە و باسکردە سەبارەت بە حاڵەتێک کە لەگەڵ داهاتنی وەرزی گەرما و هاوینە ڕوو لە زیادبوونەکە ئەوی زیادبوونی حاڵەتەکانی خنکانە هەندێک لەو حاڵەتی خنکانانە کە بەهۆی مەلەکردن لە چەم و ڕووبارەکانەوە ڕووەدەن بەداخەوە جاری وا هەبووە کە ماوەی چەند ڕۆژێک زیاتر تەرمەکان دەرنەهێنراون ئەمەش کەم و کورتیەک پیشان ئەدا لە لایەن بەرگری شارستانیەوە. بە شێوەیەکی گشتی سەبارەت بە ئامادەکاریەکان لەو بارەیەوە بۆ ڕوبەڕبوونەوەێر حاڵەتێکی لەو شێوەیەوە بۆ باسکردنی ئەم حاڵەتە بە دیاریکراو هاوکارم هەردی عوسمان دیدارێکی لاگەڵ و تەبێژی بەرگری شارستانی گەرمیان مفەوەز نعممەت علی ساز کردووە باگوێبیسی بین. کاک نێعمەت بە جیاواز لە حاڵەتەکانی ئاگرکەوتنەوە لەگەڵ هاتنی هاویندا حاڵەتێکی تر بوونی هەیە ئەویش حاڵەتی مەلەکردنی هاوڵاتیانی سنووری داری گەرمیانە بۆ سەر ڕووباری سیروان ئەگەر چیەوە ساڵانی پێشوو چەندین ڕێنمایی وەجەختان لەوە کردوێتەوە کە ئاوی ڕووباری سیروان بە کەڵکی مەلەکردن نایە بەڵام هەمەوێت ئەمەوێت جارێکی تیکە بۆی هاوڵاتیان و شار بکەینەوە جارێکی دیکە ئێوە ئەو ڕێنمایانە بە هاوڵاتیان بڵێنەوە کە ئێوە چ ڕێنمایەکتان هەیە بە تایبەت لەگەڵ هاتنی وەرزی هاویندا بۆ هاوڵاتیانی ئەچنە سەر ڕووباری سیروان بەڵێ، دیارە خۆشبەختانە تا ئێستا ڕووداوی خنکان ئەمساڵ تۆمار نەکراوە و ئێمە ساڵانیش وتوومانە ڕێنمایەکانمان جێبەجێ بکەن، داوا لە هاوڵاتیان دەکەین بە هیچ شێوەیەک بە مەبەستی مەلەکردن ڕوو لە سیروان نەکەن، سیروان ڕێڕەوی ڕاستەقینەی خۆی لەدەست داوە بەهۆی ئەو هەموو غەزالانەوە، بەهۆی ئەو مەقلع و ئەو چۆنانەی کە سۆفڵ کەندێتی، چونکە مەترسیدارە، شوێنی مەلەکردن نییە، هەندێک جار ئاوەکە لێڵە، بوارەکان نازانی لە کوێ بۆ مەلەکردن ئەچێ، باشتر وایە ڕوو بکەنە مەلەوەنگەکان لە ناو شار، ئەوە شوێنێکی سڵامەتە، شوێنێکی پاکە، شوێنێکی. باشترە و ئێمە بۆ پاڵپشت بە کچەکانمان ساڵان گەنجێکی زۆر ئەبنە قوربانی ئەوەی کە لە سیروانە ڕێگە شارەزان نین و ئەخنکێنە ئاوی سیروانە. بەڵێ کاک نیعمەت ئێوە لە ڕووی لە ڕووی پێداویستەکانەوە بە تاوێت پێداویستەکانی دەرهێنانی تەرمی خنکان ئەو هاوڵاتیانەی کە خنکێن هیچ گرفتێکتان هەیە؟ بەڵێ ئێمە دیارە تیمی غەواتمان هەیە لێرا و لە کفریش تیمی غەواتمان هەیە ئەو تیمانەمان بەڕاستی خولی باشیان بینیوە شارەزایی تەواویان هەیە زۆر جار ئیشی زۆر باشیان کردێ من خۆم ئیشەکانیان ئەبینم هەندێک جارە ئەو شانەی کە لە سلێمانی و لە هەولێر و لە شوێنەکانی تر ئەکرێ هەر ئەوەندەیە کە لە لای ئێمە ئەکرێ جار بۆ لە ماوەیەکی زۆر کورتە توانیویانە ئەوانەی کە ئەخنکێن دەری بکەن. بەڵێ سەبارەت بە ئامارەکان بە تایبەت ئامارەکانی خنکان لە ڕووباری سیروانە ئایا بەپێی ساڵەکان لەم ساڵانەی دوایدا ڕووی لە کەمبوونەوە کردووە یاخود زیادی کردووە؟ وەڵاهی خنکان لە هاوینە ڕوو ئەدا بەڵام تاکو ئێستا وەکو وتم یانی خنکان تۆمار نەکراوە بۆ ئەمساڵ بەڵام ساڵان دیارە لە هاوینە لەو مانارەی کە مەلەکردن دەست پێکا خنکانێ مەسەلەن بۆ نمونە ساڵی دوو هەزار و چوار دوانزدە کەس بووە لە دوو هەزار و پانزدە نزیکەی یەک حاڵەتی سوتان و وەڵاهی ناتوانی شتێک معەیەن بلێی ساڵ وا هەیە زۆرترە ساڵی وا هەیە کەمترە ئێستا تاکو ئەوە مانگی پێنجە هیچ حاڵەتێک تۆمار نەکراوە یەعنی مەسەلەن بە دوو هەزار و سیانزە چواردە بووە مەسەلەن پانزە سیانزە چواردە بووە دوو هەزار و چواردە مەسەلەن دە کەس بووە لە هەندێک زیاد دەکا و کەمیش دەکا مەسەلەن لە دوو هەزار و پازدە یەک کەس کەمی کردیە مەسەلەن شتێکی تەبیویە بەڵام تەنها یەک شتە تەنها یەک شتێ ئێمە لە رێگەی ئێمەوە لە رێگەی راگەیاندن و لە رێگەی ئێوەوە خەڵک وا حاڵی بکەین کە بە هیچ شێوەیەک سیروان بۆ مەلەکردن ناچێ شوێنێکی ناسەلامەتە سەلامەت نیە تەنها ئەوە ئەکا کە حاڵەتەکان کەم بکەینەوە. بەڵێ زۆر سپاس بۆ بەڕێز نیعمەت عەلی وتەبێژی بەرگری شارەستانی گەرمیان. سپاس بۆ ئێوەش. بیسەرانی بەڕێز و خۆشەویست تەوەرێکی تری بەرنمەکەمان تایبەتە بە ڕاپۆرتێک بەڵێ بەڕێزان زۆر جاران لە کۆمەلگایە هەندێک حاڵەت دێنە پێشەوە کە پێویست بەواکە کە ئێمە لە سەریان بوەستین و قسەباسیان لەبارەوە بکەین بە تایبەتی لە ڕۆزانستیەکانەوە. لە میانەی راپۆرتێکدا کە هاوکارمان ئەسرین سدیق بۆی ئامادە کردوین قسەکە سەبارەت بە دیاردەیان حاڵەتی لەچکردنی ئافرەتان. قسەیەکی زۆرەیە لەسەرەوەی کە ئایا ئەم دیاردە و نەریتانەی کە بە ناوی دینەوە ئەکرێن، ئەم حاڵەتانە تا چەند بە فعلی دینین یاخود شتەکە وەکو نەریتێکی لێهاتوە وەک ئەوترێت ئایا تا چەند ئەم حاڵەتانەی کە ئەکرێن ڕووکارێکی دینیان هەیە یاخود نا بە پێچوانەوە ئەمە نەریتن و بە ناوی دینەوە پەرەیان پێدراوە بار حاڵێما گوێویستی ئەو فراپۆرتی هاوکارمان ئەسری نەبین کا ڕاوبۆچوونی جیاوازی لەو بارەیە وەرگتو و و هەوڵی داوە بە دوواداچوون بۆ ئەو پرسە بکات. لەچکردن و باڵاپۆشی لەناو کچانی کورددا بەربڵاوە، سەرباری لایەنە ئاینیەکەی، هەندێک لەکچان هۆکاری لەچککردنیان بۆ توانج و فشاری کۆمەڵگە دەگەڕێننەوە، ساکار کە خوێنکاری زانکۆیە لەو بارەیەوە وتی، لەچککردن لە ئێستادا بە ڕێژەیەکی زۆر بەکار ئەهێنرێت، بەڵام زۆرجار لە ژێر کاریگەری توانجی دەوروبەر و قسەی دایکان و باوکانە. بە بیروباوەڕی من سپاس بۆ خوا کە ئێستا ئەبینم زۆربەی لە کچانی ئێستامان باڵاپۆشن لەچک بەسەرن و ئەتوانم بڵێم ئێستا زۆربەی زۆری لەچککردن لەبەردا بۆ نەریتە چۆن ئەمەمان بۆ دەرەکەوێت ئەبینین کچانی ئێستا کاتێک کە باڵاپۆشن ئەو لەچکەی کە ئەیکەن یانی ئەوە نییە کە خوای گەورە داوای کردووە لەچکێکی تەنک قژ بە دەرەوە یانی لەگەڵ ڕێزم بۆیان قژیان بە دەرەوە ئەبینن کە ئەمانە چیە لەبەر بیرو باوەڕەکە نیە تەنها لەبەر داب و نەریت لەبەر قسەی ماڵەوەیان. مەرامیش کە کچێکی خوێنکارە بە هەمان شێوە هاوڕایە و باس لەوە دەکات کە زۆرینەی لەچککردنەکان لەبەر باوە یاخود لەبەر قسەی خەڵکیە. زەخت و قسەی خێزانەکانی دەوروبەرە گەرنا لە رووی لە رووی دینەوە ئێمە وەکو دینی ئیسلام بە شێوەیەکی تەواوەتی بەبێ کەموکوڕی داوای باڵاپۆشیمان لێکراوە، بەڵام وەکو لە شوێنە گشتیەکان دەبینین ئەتوانم بڵێم لە سەدا نەوەد لە چەککردن یاخود باڵاپۆشی لە کەموکورتیەکان زۆری هەیە و تێکەڵ بە مۆدە و ستایلی دەرەوە کراوە ئەتوانم بڵێم ئەوە نیو لەچکەش ڕەنگە تەنها لەگەڵ قسەی خێزان و دەوروبەر بێت سازگاریش کە کچێکی خوێندکارە باس لەوە دەکات کە ئەگەر لەچ کردن بەپێی دین نەبێت نەکردنی باشترە. نەوەڵا بەڕای من بە زەختی دایکان و باوکانیە چونکە هیچ دایک و باوکێک حەز ناکا کە مناڵەکانیان یاخود کچەکانیان بەو شێوەیە لەچک بکەن بەڵکو ئەوە دەگەڕێتەوە بۆ کۆمەڵگا کە دەتوانم بڵێم بە چاولێکردنی کچەکانی تر هەندێک کچەیە بۆ شێوە لەچک دەکەن و بۆی ئەمانیش چاو لەوان دەکەن و بەو شێوەیە لەچک دەکەن کە ئەوان دەیکەن و دووبارەی دەکەنەوە و دەبێتە باو لەناو کۆمەڵگادا. لەچککردن دیاردەیەکی بەربڵاوی ناو کۆمەڵگەیە، گەرچی ئەم دیاردەیە ڕەهەندێکی ئاینی هەیە، بەڵام وەک کچان باسیان لێوە کرد، توانج و قسەی خێزان و کۆمەڵگەش ڕۆڵی هەیە لە زیادبوونی دیاردەکە. ئەسرین سدیق بۆ ڕادیۆی دەنگ. گوێگرانی بەڕێز دەتوانن ڕاو سەرنج و پێشنهارەکانیان لە ڕێگەی پستی ئەلکترۆنیەوە بنێرن بۆم ئیممەلا رادیو دەنگ ئاتیاهۆ.com یان لە ڕێگەی تۆڕی کۆمەڵاتی فەیسبوکەوە بۆم ناونیشانە فەیسبوک.com سلاش رادیو دەنگ. کاتژمێرێک لەگەڵ دەنگە ڕەسەنەکان. کاتژمێرێک لەگەڵ دەنگە ڕەسەنەکان بڕگەیەکی ڕۆژانەی گۆرانی و مۆزیکی ڕادوی دەنگە تایدا لە کاتژمێر یەک بۆ دۆی نێوەڕوو بۆ ماوەی کاتژمێرێک چەند بەستە و مەقامێک لە گۆرانیە ڕەسەن و فلکلۆری و کۆنەکان پێشکەش دەکرێت. ڕیکلامی بازرگانی. کۆمپانیای ئەیپ کۆمپانیای ئەیپ مژدە بە هاوڵاتیانی کەلار و دەوروبەری دەدات کە ئێستا دەتوانن لە کۆمپانیای ئەیپ ببنە خاونی ئامێری کەناڵ ناوخۆیەکان بە قیستی مانگانە. نرخی ئامێری کەناڵ ناوخۆیەکان تەنها 100 هزار دینارە. بە قیستی سێ مانگ لە هاوڵاتیان وەردەگیرێ ناونیشانی کۆمپانیای ئەیP کەلار فەرعی یەکەم ناو بازار بەرامبەر بینایی هاوچەرخ فەرعی دووەم بازاری موبایل فرۆشەکان فەرعی سێەم شەهیدان نزیک بینایی شخارتەکە فەرعی چوارەم ڕزگاری فرۆشگای مامۆستا سوارە ژماری تەلەفۆن سفر حوسەد و حەفتە سەد و پێنج پەنجا و حەوت پەنجا و حەوت. کۆمپانیای ئەی پی بیسەرانی بەڕێزی بەرنامی ڕۆژێکی تێر لێرەدا بەم شێوەیە ئەڵلقەیەم ڕووی بەرنمەکەمان بە کۆتایەنە یاخود لە ڕێگەی سایتی ڕادوی دەنگەوە متابعمان بکەن و هەواڵ و زانیاری و بەرنمەکانمان ببین و بخوێنەوە و هەروەها لەگەڵەوەشدا تێبین و سەرنجەکانتان بە ئێمە بگەێنین لە ڕێگەی پەیجا کۆمەڵایەتەکانەوە ناونیشانی سایتەکەمان ڕادۆ دەنگ دۆت ئۆرگا واروان ناونیشانیشمان لە تۆڕە کۆمەڵایەتەکانی فەیسبوک و تویتەر و ئینستاگرام هەر ڕادۆ دەنگە.